مەراق ڕەنگ و بۆی لە ڕووم بڕیوە دڵم گوشراوە شادیم تەریوە تاقەتی هیچم نەماوە ئیتر وازم هێناوە لە خۆم لە شیعر. ئەگەر بمبینی نامناسیتەوە. وەرە نەک ئیتر نەمبینیتەوە. ئومێد بەرەوە بە نائومێدیم دایگیرسێنەوە عەشقی.